أما بعد فإن خير الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد تفسير سورة الرحمن آيتي چلو چوارش من تواو کرد چلو پێنجش گەشتینە چلو شەش أعوذ بالله من الشيطان الرجيم ولمن خاف مقام ربه جنتان پەروەردگار دەفەرمێت بۆ ئەو کەسانە دوو باخ لە بەهشدا هەیە کام کەس ئەوانەی کە لە وەستانی پەروەردگاریان دەترسن وەستانی پەروەردگاریان بەسەریانەوە کە خوای گەورە مڕاقیبە بەسەریانەوە ئەمە لە دنیادا هەر کاتێک کە بیر لە خراپەیەک دەکەنەوە خاتیڕەیەکی فکرێکی خراپ بە دڵیاندا دێت بیر لە مەقامی خوا دەکەنەوە بەسەریانەوە خوای گەورە چاودێرە بەسەریانەوە ئەوە وایان لێ دەکات لە خراپەکە منعیان کا و ڕێگریان بکات ترسی خوای گەورە لە دڵیاندا هەیە یاخود ولمن خاف مقام ربه ئەو کەسەی کە ترسی وەستانی بەردەم پەروەردگار ترسی وەستانی ڕۆژی قیامەت لە بەرامبەر خی پەروەردگار ئەو ترسەوایان لێ دەکات کە لە شەهوەت و ئارەزوو دوور بکەونەوە بە گوێی نەفسی خۆی نەکا بۆ شەهوەتەکان ئەوە فەئین الجنەتە هی المەوە بەهەش شوێنی ئەو کەسەیە کەواتە براکانم سیرکەن لێرەدا تاکە هۆکارێک کە دەبێتە هۆی ئەوەی ئینسان بەهشتی بەنسیب بێت جەنت مەوای بێ دوو باغی خۆشی هەبن لە بەهشدا جەنەتانی هەبێ تاکە هۆکارێک خەوفی باس کرد ترس، ترسان لە خوای پەروەردگار، ترسان لە موراقەبەی خوا بەسەرتەوە، ترسان لە وەستانت لە بەرامبەر رب العالمین رۆژی قیامەت، چونکە کە ترس نەبوو تەنها مەحەبەت و خۆشەویستی هەبوو عیبادەتی ئینسان کورت دێنێت و کە کەمی تێدا دەبێت و تووشی شەلەل دەبێت ئەو جۆرە عیبادەتە. ئەو کەسانەی کە خوای گەورەیان خۆش دەوێت بەڵام ترسی خوا لە دڵیاندا نییە لە حەرام ناتوانن خۆیان بە دوور بگرن بۆ چونکە هەست بە ئەو دوو ترسە لە دڵیدا نییە ترسی مراقبەی خوا بەسەریەوە لە دنیا و ترسی وەستانیشی بەرامبەر ڕب العالمین لە دوا ڕۆژدا کە ئەوە نەبێ ئینسان لە تاوان ناگەڕێتەوە بەخوا ئەگەر کارمەندێک بزانێ مەسئولەکەی ئەوە کامێڕەی لەسەر داناوە و لە ژووری مدیرەکەوە چاودێری دەکرێت هەر ژوورێ هەر ژوورێک لە ژوورەکانی دایرەکە کامێرەیەکی لەسەر و لە ژووری مدیرەوە چاودێری دەکرێت ئەوە ناتوانێت کاتەکەی خۆی بە فیڕۆ بدا یا کۆمەڵە شتکا کە لایەق نییە هەز بەچی دەکات بەڕێوەبەرەکەی چاودێرە بەسەریەوە ئینسانیش ئەگەر هەست بە چاودێری رب العالمین بکا بەسەریەوە مەقامی خوا بەسەریەوە بێگومانەوە دائیمەن خۆی دەپارێزێ لەو کاتەدا کە نەفست هانت دەدات شوێن ئارەزوە حرامەکان بکەویت کە بیرکەیتەوە ئێستا خی گەورە تۆ دەبینێت الذي يراك حين تقوم وتقلبك في الساجدين خوای گەورە لە هەموو حاڵەتێکدا تۆ دەبینێ. ئینسان بیر لەوە بکاتەوە دەست لە تاوانەکە هەڵدەگرێ و خۆی لێ بە دوور دەگرێ. بەڵام کە غافڵ بوو لە خوای گەورە و بێ ئاگا بوو، وەکوو ئەو کارمەندە وایە لە دایرەکەی نازانێت کە کامێرەیەکی بۆ دانراوە و مدیرەکەی دەیبینێت. بۆیە تەماشا دەکەین کاتەکەی بە فیڕۆ دەدا، بە شێوازێکی ڕێکوپێک ئیشەکەی ناکا. کەواتە برا گیان مەسەلەی خەوف گرنگە. ئیلا مەگەر کەسێک بێ شەرم و بێ حەیا بێت شەرم لە عەبدەکانی خوا نەکا بە ئاشکرا خراپە بکا ئەجینا هەر کەسێک کە شەرمی هەبێ حەیای لە خەڵکی هەبێ وا دەردەکەوێت کە لە خوا ترسیشە بەڵام ئەو خەوفەی کە ئەو بەهشتەی پێوە بەندە بریتە لە چی الذين يخشون ربهم بالغيب ئەوانەی کە لەخوا دەترسن بە نهێنی کەس ناوێ نایان بینێ تاوەکو لە شەرمی ئەو لە شەرمی ئەو کەسانە لە خراپە خۆی بە دوور بگرێت تەنها هەست بە مراقبەی خوا دەکات ترسی خوا لە دڵیدا ڕێی لێ دەگرێت لەوەی کە کاری خراپە بکات خوای گەورە ئەو خەوفەمان بەنسی بکات فبأي آلاء ربكما تكذبان بەکام لە ناز و نیعمەتەکانی خوا ئێوە سپڵە دەبن ئەشکور دەبن و یا بە درۆی دەزانن و نایدەنە پاڵی خوای گەورە کاتێکدا خوای گەورە ئەو هەموو نیعمەتی بەسەر ئێوە داڕشتووە ذەواتە ئەفنان ذەواتە باس لەو دوو جەنەتانە دەکات لە ئاەتی پێشووتردا وتمان تەنها بۆ ئەو کەسانەی کە لەخوا دەترسن ئەو دوو باغە خۆشە هەیە لە بەهشدا ئەم جاوەسی ئەو دوو باخەمان بۆ دەکات کە بۆ کەسانی لەخواترس هەیە دەفەرمێ ذواتا افنان خاوەنی چین باخەکان درەختەکانی ئەم دوو باخە خاوەنی گەڵای تەڕ و تێر ئاو و پاراون خاوەنی گەڵای ڕازاون بە میوەجات ذواتا افنان افنان جمعی فەنەنە یعنی اغصان یعنی گەڵا گەڵاکانیان سەوز و جوان و پان و ڕاست و ڕێک بۆ چونکە تێرئاو و جوانن سێبەریان کردو بەسەر ژێر خۆیاندا بە میوەکان ڕازاونەتەوە ببەرەکەیان ذەواتە ئەفنان چونکە ئینسان باغێک ببینێت کە گەڵای نەبێت دارەکانی خەریکە وشک بێت درەختێکی ڕق قەدێکی بێ پەلک نەک تەنها بەشی خۆی بکات و لەناو خۆیدا بوەستێ ئاوەکە لەسەر چاوەکەەوە هەڵدەقڵێت و دەڕوا لەبەری فیه ما عینانی تەجریان سەیری ئەم خۆشیەکە براکەم دوو باخ لە بەهشدا درەختەکانیان یعنی تێر ئاو و جوان و گەش و سەوز و دوو کانیاویشیان تێدایە هەر باغیدی عینی خۆی تێدایە سەرچاوی خۆی تێدایە و ئاوی لەبەر دەڕوات فبأي آلاء ربكما تكذبان بە کام لە ناز و نیعمەتەکانی خوا دیسان ئێوە ناشکر دەبن ئەو ناز و نیعمەتەی کە لە قیامەت بۆی داناون ئەو خۆشی کە باسی دەکات فيهما من كل فاكهة زوجان لەو دوو باخەتا دیسان چی هەیە لە هەموو جۆرە میوەیەک لە هەموو جۆرەکانی میوە دوو نەوەی تێدایە لە هەمووی دوو جۆری تێدایە یانی فەڕشی جوان کە ناوەخنەکەی و ناوەوەی و دیوی ژێرەوەی لە ئاوریشمە ئاوریشمی ئەستور ئەی دەبێت دیوی دەرەوەی چەند جوان بێت خۆی دائیمەن هەر شتێک کە دەکرێت زیاتر گرنگی بە ڕووکەش دەدرێت شتی دنیایی مەبەستمان سیارێک هەروەکو چۆن ڕووکەشی دەرەوەی دەڕازێننەوە ئایا کە سەیری ژێرەوەشی کەی بچیتە ژێرەوەی ژێرەوەشی ئاوا جوانە ناوا جوان نییە بەڵام دەرەوەی دەڕازێنرێتەوە چکە دەرەوەی دیارە ئەو ڕایەخانەی ئەهلی بەهشت دیوی ناوەوەی لە ئاوریشمێکی جوانی ئەستور دروست کراوە کەواتە دەرەوەی هەرخوا بزانێت چەند جوان و ڕازاوەیە وجنى الجنتين دان جنى يعني ميوجات بەروبوومەکەی درەختەکانی ئەو دوو باخە جەنە الجەنەتەین یعنی داهاتی یاخود میوەجاتی ئەو دوو باخە دانین یعنی قەریب نزیک میوەکان شۆڕ بوونەتەوە بە پاڵکەوتنەوەش ئەهلی بەهەش دەستیان دەیگاتێ نەک پێویست بەوە بکات دەی بزانین چۆن بە دارەکەدا هەڵگەڕین تاوەکو دەستمان دەگاتە خورماکە دەستمان دەگاتە هەنارەکە تا ئێرە براکانم باس لە نیعمەتی خواردن و نیعمەتی ڕاکشان و پاڵدانەوە و درەختی جوان بوو دوای ئەوە فیهن قاصرات و طرفی فیهن قاصرات و طرف یەنی لەسەر ئەو فەڕشانەدا لەسەر ئەو ڕایەخانە و نەبێ بەتەنها بن بەڵکو چێیان لەگەڵە و چێ لەوێ پاڵی داوەتەوە قاسرات و تەڕفی ئافرەتانێک ژنانێک کە خوای گەورە بۆی داناون بۆ ئیماندارە لە خواترسانە کە سیفەتیان چۆنە قاسرات و تەرف طرف یعنی بینین بینینیان کورت هەڵهێناوە غەیری پیاوەکانی خۆیان مێردەکانی خۆیان نەبێ سەیری کەسی تر ناکە ستا ئینسان کە چاو هەڵبڕێت نەک تەنها بەردەمی خۆی دەبینێ یا ژێر خۆی تا ئەو سەر لەوانەیە هزار کەس ببینیت بەڵام ژنانی بەهشت لەم دوو باخەدا لەم دوو شوێنە خۆشەدا قاسرات و طرف چاویان داگرتووە ئەوەندە مێردەکانی خۆیانیان خۆش دەوێت چاویان لە کەسی تر نییە چاو هەڵبڕن فلانە کەسیش ببینن سەری فلانە کەسیش کەن قاسیڕات و تەڕف غەیری پیاوی خۆیان سەر هەڵنابڕن و چاو بەرز ناکەنەوە بۆ بینینی هیچ پیاوێکی تر ئەوە دوو نیشانەی تێدایە نیشانەی پاچێتی ئەو ئافرەتانە کە بەڕاستی ئافرەتی باش و چاک دەبێ ئاوا بێت و هەروەها نیشانەی خۆشویستیەکی زۆریش کە بۆ مێردەکانیان هەیانە و هەروەها خۆشویستنی مێردەکانیشیان بۆ ئەوان چونکە دائیمەن کە مرد لە ئاست ئارەزوو داخوازیەکانی ژنەکەی خۆی بوو خێزانەکەی خۆی بوو ئەو خێزانەشی چاونابڕێتە کەسی تر ئەو هۆکارێک لە هۆکارەکان ئەمە وەکو کینایە کە باسی کرد ئەمە ئەسڵی کەلیمەی لەم یەطمث هونە طمث بە دەم یعنی خوێن بێگومان ئەنی پیاو کە بچێتە لای خێزانی خۆی إن الله لا يستحي من الحق لە شەوی یەکەمدا بێگومان ئەو ئافرەتە تووشی ئەو حاڵەتە دەبێت بەڵام پێش ئەوە ئەو ئافرەتانە چی نەبوون بیری لێ بکەنەوە بە درۆی دامەنێن شکری خوا بکەن لەسەری بۆ ئەوەی خوای گەورە بە نسیبتان کات كأنهن الياقوت والمرجان پەروەردگار بۆمان وەصفی چی دەکا ئێستا قاصرات و طرف ئەو ئافرەتانەی کە لە بەهەشدا بوون بزانین صفەتیان چییە چاکەکاری، جگە لە چاکەکاری هەیە ئەوەی کە لە دنیا چاکەکار بوو محسین بوو ئایا جگە لە چاکەی دواڕۆژ کە خوای گەورە چاکەی لەگەڵ دەکات لەوە زیاتر دەبێت چاوەڕێی هیچ بکە نەخێر واتا باوا نەزانێ ئەو چاکەی دنیای بەزایە دەچێت پاداشتی چاکەی دنیای چییە؟ چاکەی دواڕۆژە لەو چاکەکارییە کە ئێمە دەیکەین لە عیبادەتماندا بۆ خوا. ئەمەش بەڵگەیە لەسەر ئەوەی کە پەروەردگار زوڵم ناکا. ئێمەی مرۆڤین کە فەضڵمان هەیە، چاکەمان هەیە، عەدل و دادپەروەریشمان هەیە و زوڵم و ستەمیشمان هەیە. بەڵام پەروەردگار یا عەدلە یا فەضڵە، یا دادپەروەری یا فەضڵ و چاکەکاری، زوڵم و ستەمی نی. کەواتە کە بتەوێ ئەم چاکە و خۆشیانەت بەنسیب بێ، بۆ ئەو ئیماندارانە لە بەهشتە یعنی دوون بە مانای جگە لەو مانایەکی تری هەیە وە من دوونی هیما یعنی چی ئەقل منهما منزلة ومرتبة یعنی کەمتر لەو دوو باخە دوو باخی تریش هەیە بەڵام لە خۆشی و ڕازاوەیی و نیعممەدا ناگاتە دوو باخی پێشوو دوو تەفسیری هەیە براکانم تەفسیرێکیان ئەوەیە کە یعنی ئەو لە خوا ترسانە جگە لەو دوو باخە دوو باخی تریشیان بۆ هەیە جگە لەو خۆشیانەی لەو دوو باخەدا هەبوون ئەو خۆشیانی تریشیان هەیە کە لەو دوو باخی تریشدا هەیە تەفسیری دووەمیان ئەو دوو باخەکەی پێشوو بۆ سابقون بوون بۆ مقڕبوون بوون بەڵام ئەم دوو باخە بۆ ئەو کەسە ئیماندارانن کە نەگەیشتوونەتە دەرەجەی ئیحسان بەڵکو خۆیان لە حەرام پاراستووە و تەنها فەرز و واجبەکانیشیان کردووە ئەمما چاکەکاری زیاتریان کردێ و سنەتیان کردێ ئەویان نەکردووە بۆیە ئەمانش بە ئەندازەی خۆیان دوو باخی خۆشیان هەیە لە باشدا بەڵام ناگاتە دوو باخەکەی پێشوو یعنی سەوز کە زۆر تۆخ بوو لە دوورەوە وا دەزانی چییە وا دەزانی ڕەش یعنی ئەوەندە تێر و جوانن مدهامەتان نەک زەرد و سیز ببن درەختەکانی ئەو دوو باخە نە ئەوەندە تێرن و ئەوەندە گەشاوە و جوانن سەوزێکی تۆخ بەلای ڕەشیدا دەڕوانن فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان نضاختان فیهما فاکهە و نەخل و ڕومان لەم دوو باخەشدا چیتر هەیە جۆرەها میوە و خورما و هەنار هەیە بەڵام لە دوو باخەکەی پێش و فەرمووی چی من کولی فاکیاتین زەوجان لە هەموو میوەیەک دوو جۆری تێدا لە هەموو میوەیەک وتمان جگە لەو دوو باخە دوو باخی تریشیانە کە کردی چەند چوار باخ کەواتە فیهنە لە هەر چوار باخەکەدا چی هەیە خەیرات و حیسا ئافرەتانی ڕەوشت باشی ڕوخسار جوان لە هەر چوار باخەکەدا هەیە بۆ ئیمانداران خەیرات و حیسان زۆر باش ڕەوشت باش و جوان و هەروەها ڕوخساریان جوان و چاک و باش چونکە دوو جوانی هەیە براکانم جوانی باڵتن و جوانی ظاهر جوانی دەرەوە جوانی ناوە جوانی ناوەوە ڕەوشتە جوانی دەرەوەش ڕوخسارە جوانی ناوەوە چیە وتمان ڕەوشت خەلق و خولق خەلق لەگەڵ خولق خەلقی تۆ جوانە یعنی ڕوخسار و ڕووکەش و دەرەوە جوانە خلوقەکەت جوانە ڕەوشتت جوانە ڕەوشت یعنی چی ڕەنگدانەوەی ناخی ئەو مرۆڤە ئای مرۆڤێکی سەخیە مرۆڤێکی خاوەن کەڕەمە مرۆڤێکی زانایە مرۆڤێکی بەتەقوایە مرۆڤێکی ڕاستگۆیە مرۆڤێکی بە حەیا و بە شەرمە هەمووی هیچوێ دەردەکەوێت هیناوەیە ئەو دڵی تۆ پڕە لە ئیمان پڕە لە ئەخلاق پڕە لە ڕەوش جوانی کەواتە هەردوو جوانیەکە مەطلوبە گرنگە هەم ئینسان ناوەوەی جوان بێ ئەوەش لە ڕەوشتیدا دەردەکەوێت هەم دەرەوە و ڕوخساریشی ڕێک و پێک و جوان بێت ئافرەتانی بەهشت هی ئەم چوار باخە خەیرات و حیسان زۆر خێردارن زۆر ڕەوشت بەرز و چاکن و هەروەها زۆر ڕوخسار جوان و باشیشن ئەمە لەسەر تەفسیری یەکەم تەفسیری دووەم چۆن فیهن خەیرات و حیسان ئەگەر هەر بڵێین بۆ دوو باخەکەی جۆری دووەمە ئەی هینە چییە دەڵێن دیسان لە باخی دوو باخەکەی دووەمیشدا فڕش هەیە یان نییە ڕایەخە ئەوانیش لەسەر ڕایەخەکانی ئەو دوو باخی ترشی لێ ڕاکشاوە چێت تایدا پاڵی داوەتەوە لە خەیمەکەی خۆیان کورت هەڵێنراون واتە نایەنە دەرەوە چاو لە دەر نین بگەڕێن هەر ڕۆژەی لە شوێنێک و هەر سەعاتەی لە ماڵێک و لە گەڕەکێک و لە بازارێک و لە شوێنێک بن نە ئەم سیفەتە سیفەتێکی جوان نییە بۆ ئافرەت جوانی ئافرەت لە ماڵەکەیدایە وەقڕنە فی بوویوتی کونە وەقڕنە فی بوویوتی کون لە ماڵەکانی خۆتان قەرار بگرن قەرار بگرن بۆیە حکوومەتی ئافرەت ماڵەکەیەتی بەڕاستی ناڵین وەڵا حرامە ئافرەت بۆ هەر شتێ بچێتە دەرەوە دروستە بۆ شتێکە حاجەتە ضرورەتە مەسلحەتە بەڵێ بەڵام ئەسڵ ئەوەیە کە ماڵ نەکا بە دەرەوە و دەرەوە بک بە ماڵەوە ئەوەندەی کە ئەو ئافرەتە لە دەرەوەی ئەوەندە لە ماڵەوە نییە ئەمە غەڵەت ئەسڵ ئەوەی ئەو ئافرەتە شوێنی قەرارگەی ماڵەوە بێت پەروەردەی مناڵی بکە دڵی مێردەکەی خۆشکە ئەوە ئەسڵ لە ئافرەتدا ئەمەش طبیعەتی خلقەتی ئافرەتە عیبی عیبە نییە بۆ ئافرەت یا کەمی کەمێتی نییە بۆ ئافرەت یا لە ماف خواردنی ئافرەت نییە جوانی و تەواوی ئافرەت لەوەدایە ئەگەر وانەکە و ئافرەتە زەرەر دەکا خۆی زەرەر دەکە بۆ لە خیڵقەتی خۆی و لە تەبیعەتی خۆی دەردەچێت ئەو کاتە خۆی زەرەر دەکات ئەو کاتە لای مێردەکەی خۆشەویستی نامێنێت قەدری نامێنێت و هەروەها خۆشویستنی لای مناڵەکانی نامێنێت چکە پەروەردەی نەکردوون ئەو مناڵانە ئەوەندەی کە بۆ نمونە خادیمەیەک خزمەتکارێکیان بینیوە ئەوەندە دایک خۆیان نبینیوە بۆیە ئەو ئافرەتە لە دوو ڕوانگەوە زەرەری کرد بەڵام ئافرەتانی بەهشت مەقسورات فی الخیام لەو خێمە خۆشە جوانەی خۆیاندا لەوێ ماونەتەوە نایەنە دەرەوە چکە تەنها خۆشویستنی ئەوان بۆ مێردەکانی خۆیانە مەقسورات فی الخیام ئەگەر مقارنەیە بکەین لە بینی ئەم ئافرەتانە لەگەڵ ئافرەتانی دوو باخەکەی پێشوو ئەوانی تر نەک تەنها لە خەیمەکە دەرنەدەچوون بەڵکو چاویشیان لە غەیری مردی خۆیان نەدەبڕیە کەسی تر کامیان صفەتی بەرزترە یەکەم یا دووەم یەکەم بەرزتر یەکەم زۆر بەرزترە هەندێک کەس خۆی ڕێگری لە خراپە دەکات ئافرەتی خصوصیە بێ نەک عمومیە بێت ئافرەت تەنهایی مێردی خۆی بێت نەکی هەموو خەڵک بێت لا تەڕد و یەدە لامسین هەندێ ئافرەت دەستی هیچ کەسێک ناجێڕێتەوە هەندێ ئافرەت دەستی هیچ پیاوێک ناجێڕێتەوە هەر پیاوێ دەستی بۆ بەرێت دەستی لێ بدات موعیدی لەگەڵ دابنێت قسەی غەڕامیاتی لەگەڵ بکات پەیوەندی لەگەڵ بکە کەس ناگێڕێتەوە ئەمە خێری پێوە نییە ئەمە ڕەوشت نزمیە ئافرەتی ڕاست چاک پاک ئەوەیە کە تایبەت بێ خاص بێ عمومی نەبێت خاص بێ بۆ مێردەکەی خۆی چۆن ئینسان کە سارەیەکی خصوصی هەبێ و تایبەتی خۆمە سارێک نەفراد نییە من هەر کەسێ بێ سواری کەم سارێ عمومیشەوە هەر کەسێ بێ فەرموو چێ دێ باس سەرکەوێت ئافرەت دەبێ خسوسیەتی هەبێت بۆ مێردی خۆی نەک عمومیە بێت بۆ هەر کەسێ بێت فەرقی پێ نەکات چۆن لەگەڵ مێردەکەی خۆی پێ دەکەنێ و قسەی خۆش دەکات لەگەڵ پیاوی بێگانەش وا بێت ئەمە صفەتی ناشیر نەبوو ئافرەت متكئين على رفرف خضر وعبقري حساء ئەو ئیماندارانە لەو باغە خۆشەدا لە بەهشدا پاڵیان داوەتەوە على رفرف خضر وانصرنا ولا تنصر علينا واهدنا ويسر الهدى إلينا وأحسن ختامنا وأدخلنا الجنة وأعذنا من النار الحمد لله رب العالمين وصلى الله وسلم على محمد وآله أجمعين